ئەمەوێت لەم بارەیەوە نهێنییەکت بۆ بگێڕمەوە. لەو خەستەخانەیەدا هاوەڵێکی پزیشکی خۆمی لێبوو. کە تۆ لەدایک بوویت شامپانیای بۆ من و دایکت هێنایە ناو قاوشەکەوە. هەڵبەتە ئەوە ڕێگەی پێ نایرا، بگرە هەر زۆر قەدەغەش بوو. بەڵام پەردەی ئەو پەنجەرەیەمان دادایەوە کە بە سەر مەمەڕەکەیای ڕوانی. هەرسێکمان بە خۆشی ئەو ژیانە نوێیەی کە تۆ دەستی پێ کردبوو، پەرداخێک شامپانیامان نۆش کرد. بێگومان شامپانیامان نایا بە تۆ. بەڵام هەر زوو تۆمان خستە بەر مەمکی ڤێرنیکا. ئەو زۆری نەخواردبۆوە، بەڵام بەلایەنی کەمەوە یەک دوو قومی بچکۆلی فڕ کردبوو. کاتی خۆی کە کچەی پرتەقاڵ بۆ بە ڕێکردنم لەگەڵما هاتە فڕۆکەخانەکە ئیشبیلیا چاومان بە کۆترێکی سپی مردارەوە بوو کەوت لەسەر ئاوەڕۆی تەنی شەقامەکەیا کەوتبوو ئەوە نیشانەیەکی شووم بوو لەوانەشە بەهۆی ئەوە بووبێت کە من پەیڕەوی هەموو یاساکانی حکایەتەکەم نەکرد ئەوەت لە یادە کە لە جەژنی پاکدا چوین بۆ خانوو هاوینەکەمان ئەو کاتە تۆ تەمەنە نزیکەی سێ ساڵ و نیو بوو بەڵام بێگومان هیچ شتێکی ئەو کاتت بیر نەماوە قوتابیانی بەشی پزیشکی کەمێک دەروونناسیش ئەخوێنن. زۆر دەگمەنە ئەو شتانەمان بیر بکەوێتەوە کە لە پێش تەمەنی چوار ساڵیماندا ڕوویان ناوە. لە یادمە من و تۆ پاڵمان بە دیوارەکەەوە نابوو. پرتەقاڵێکمان لەت کردبوو یەکی لە تێکمانە خوارد. بیرمە فێرنووکە بە کامێرای ڤیددیوکە و دیمەنەیە گرت. ئەتووت هەستی کردووە کە شتێک بەرەو کۆتایی ئەچێ؟ بە یارمەتیت لێی بپرسە و بزانە ئەو کاسێتەی نەماوە؟ ڕەنگە پێی خۆش نەبێ کە نیشانت بدا، بەڵام لەگەڵ ئەوەشدا تۆ هەر پرسیاری لێ بکە. لە دوای جەژنی پاکەوە بۆم دەرکەوت کە زۆر بە قورسی نەخۆشم فێرنیکا باوەڕی پێ ناکردم بەڵام من خۆم هیچ گومانێکم نەبوو لە لێکدانەوەی نیشانەدا کۆڵک زیرەک بووم هەروە لە دەستنیشانکردنی نەخۆشیشدا کارامەم دواتر چوومە لای برادەرێکی پزیشکم، بەڕاست هەرو کوڕە بوو کە کاتی خۆی لە ڕۆژی لەدایکبوونی تۆدا شامپانیاکەی بۆ هێناین. لە پێشدا چەند تاقیکردنەوەیەکی خوێنی بۆ کردم و دواتر سۆنەرێکی سیتی بۆ کردم. هەڵبەتە ئەو سۆنەرە جۆرە شێوەیەکی ئەشیعەیە. پاشان ئەویش گەیشتە هەمان ئەنجام. هەردووکمان کوت و مت هەمان بڕوامان هەبوو. لەوێوە ئیدی ڕۆژانێکی تەواو نوێ سەریان هەڵدا نەخۆشیەکەم کارە ساتێک بوو هەم بۆ من و هەم بۆ فێڕنیکاش بەڵام ناچار بووین هەتا بکرێت تۆ لە مەودای ئەو کارە ساتە دوور بخینەوە دیسانەوە لە ناکاوێکە کۆمەڵێک یاسای نوێمان بەسەرا درا و ئەبوایە پەیڕەومان بکردنایە کۆمەڵێک وشەی وەک تاسە و سەبر و بیرکردن بە تەواوەتی مانایەکی تریانە بەخشی چیتر نەمانەتوانی پەیمان بەیەکتری بدەین کە هەموو ڕۆژێکی ساڵی داهاتوو پێکەوە بین نەمانەتوانی پەیمانی هیچ شتێک بەیەکتری بدەین لە پڕێکدا ماتەمینیەکی قرس دایگرتین و هەستمانە کرد زۆر ڕوت و ڕەجاڵین یەک دوو ڕاناوی شیرینی ئێما قڵیشێکی گەورەی تێکەوت. چیتر نەمانەتوانی داوای هیچ شتێک لە یەکتر بکەین. چیتر ناکرا هیوای ڕۆژانی داهاتوو پێکەوە دابەش بکەین. لە پاش خوێندنەوەی ئەم چەند دێڕانە کەمێک ئاشنای چیرۆکی ژیانی منە بیت لایەنی کەمەزانیت من چ کەسێکم هەرەوەش خۆی لە خۆیدا دڵشاد مەکە بەو شێوەیەش لە چاو زۆربەی ئەو کەسانەدا کە منیان ناسیوە تۆ باشترێک منە ناسیت هەرچەندە لەو کاتەوەی کە تەمەنت کەمێک لە خوار چوار ساڵەوە بوو من و تۆ ڕاستە و خۆپێکەوە قسەمان نەکردووە من لەم نامەیەدا زۆر بە ڕاشکاوی باسی خۆم بۆت کردووە. هەمیشە لەگەڵ خەڵکانی ترا ئاوا قسەم نەکردووە بێگومان لەوەش تێگەی کە کاتی خۆی چەندە بەلای منەوە سەخت بووە کە بە زۆرە ملەی یاسانوێکان پەسن بکەم من خۆم زۆر بە باشی ئەمزانی ڕێگاکەم بەرەو چۆ ملە نێ و ناچار بووم هێدی هێدی خۆم لەسەر ئەوە ڕابهێنم کە بەڕاستی لە ماوەی داهاتوودا تۆ ڤێرنویکا بەجێ هێڵم بەڵام جۆرج پرسیارێک مێشکی گوشیوم و زۆرم پێخۆش ئاڕاستەتی بکەم وابزانم چیتر خۆم پێ ڕناگیرێت بەڵام با لە پێشدا باسی ئەو شتت بۆ بکەم کە چەند هەفتەیەک لەمەوبەر لێرە لە هۆمڵە فایدا ڕوویدا فێۆرنیکە هەموو پێشنیوەڕوانێک گەچێتە قوتابخانە لەوێ خوێندکارە گەنجەکان فێری وێنەکێشانی پرتەقاڵەکات. من خۆم داوام لێکرد کە بە درێژایی ڕۆژەکە لە ماڵەوەدا لەلام نەمێنێتەوە. ئێمە نانی بەیانیان پێکەوە خۆین. ئەجا من تۆ بەمە باخچەی ساوایان دواتر چەند سعاتێک بە تەنها مێنمەوە لە بەردەم کۆمپیوتەرەکەی ژووری دانیشتنا دانیشم و ئەم نامە دوور و درێژت بۆ نووسم زۆر جار بۆ ئەوەی پێ لە پارچەی شەمەنەفرە تەختەکە نەنێم، ناچارم بە ژوورەکەدا بە بازبازۆکی هەنگاو بنێم. خۆ ئەگەر جێگۆڕکێمان بە پارچەیەکی بکردایە یەکسەر هەستێ پێەکرد. تاوناتاوێک ناچارم لە ماوەی ئەو چەند سەعاتەدا پاڵکەوم و سەرخەوێک بشکێنم. بەڵام نەک لە برەوەی کە ئازارم هەیە، بەڵکو لە بەرەوەیە کە شەوانە پەرێشانم و ئارامیم لەبەر بڕاوە. شەوان بیرکردنەوەکان وروژمم بۆ دێن و بە تەواوەتی لە توپەتمەکەن ڕێک لەو کاتانەدا کە پاڵەکەوم و ئەمەوێت بخەوم زۆر بە قوڵی هەموو مەتەڵە غەمجینانە ئەبینم زۆر بە قوڵی ئەو حەکایەتە ناقۆڵایە بینم کە هیچ پەریەکی میهرەبانی تێدانە تەنها پڕە لە نیشانی شووم و دێ و درنج و ڕۆحی تۆقێنەر لەبەرەوە باشترێکە بە شەو نەخەوم و لە بریەوە هەموو ڕۆژێک بەیانیان کە دنیا ڕووناکە لەسەر قەنەفەکە سەرخەوێ بشکێنم من ئەو خەو زڕانەم بەلاوە سەخت نییە چونکە ئەزانم تۆ ڤێرنیکا لە ماڵەوەن و هەردووکتان خەوتون هێندەش ئەزانم گەر بمەوێتوانم ڤێرنیکا خەبەر بکەمەوە جارجارێ خەبەر یەکەمەوە و بە دیارمەوە دانیشێ چەند کەڕەتێکی کەمیش هەردووکمان بە درێژایی شەو پێکەوە دانیشتون و ڕۆژمان کردوتەوە لەو شەوانەدا هێندە قسەمان ناکرد هەرەوەندە بوو کە پێکەوە دانیشتین و هیچی تر. چایەکمان لێنا و پارچە نانێکمان بە قاشێک پەنیرەوە خوارد. ژیانمان بەو شێوەیە بوو جۆرج، یاسا نوێکان بەو جۆرە بوون. ئێمە توانین بۆ ماوەی چەندەها کاتژمێر دانیشین و دەست یەکتر بگرین. هەندێجار تەماشایەکی دەست یەکەم. زۆر نەرم و جوانە سەیری دەستی خۆشم ئەکەم تەماشای پەنجەیەک یان نینۆکێکی خۆم ئەکەم و لە دڵی خۆم ئاڵێم ئاخۆ تاکەی ئەم پەنجەیەم هەبێت هەنێ جاریش دەستی بەرزەکەمەوە بۆ لای لێوم و ماچیەکەم نیازمە دەستی ئەو هەتا دواهەمین چرکە لە ناو دەستما بێ ڕەنگە لەو کاتەدا دەستی بگرم کە لە خەستەخانە ئەکەوم. پێچێ ڕێک هەتا ئەو کاتەی لە دواجارە دەستم شلە بێت و دەستی بەرێم. بۆ ماوەی چەندەها و چەندەها سەعات دەستی لە ناو دەستما بێت. هەردووکمان هەر لە ئێستاوە لەسەرەوە ڕێکەوتووین کە بەو شێوەیە بێت. ئەویش خۆی پەیمانی داومەتێ من ئەوەم بەلاوە خۆشە بەڵام لە هەمان کاتیشدا هێندە ناخۆشە کە ناتوانم بە وشە دەری ببڕم ئەو کاتەی کە دەست لەم گردوونە بەرەیەم دەستی گەرم و پڕ لە ژیانی کچەی پرتەقاڵ بەرەیەم جۆرج مەزەنەوە بکە لە لاکەی تریشدا دەستێک هەبواە و بمانتوانایە بیگرین بەڵام من لەو بڕوایە نیم لایەکی تر بوونی هەبێت تا ڕادێکی زۆریش دڵنیام لەوە ئەو شتانەی کە بوونیان هەیە هەتا و کاتە ئەمێنەوە کە هەموو شتێک کۆتاییان پێدێت بەڵام زۆر جار دەستێکی تێر دوا هەمین شتە کە دەستمانی پێوەیە لەو پێشنووسی بووم هێندەی من بزانم پێکەنینی یەکێکە لەو شتانەی کە زۆر ساریە پێچێت، دڵتەنگیش لە کەسێکەوە بۆ کەسێکی تر بچێت، بەڵام ترس و دڵەڕاوکێ شتێکی جیاوازە. هەروا بە ئاسانی هەروەک پێکەنین و دڵتەنگی لە کەسێکەوە بۆ کەسێکی تر ناچێت و هەروەک خۆیان مێنێتەوە. ترس و دڵڕاوکێ تا ئەندازەیەکی یەکجاهت و زۆر لە لای خۆمانەمێنێتەوە جۆرج منە ترسم. لەوە ئەترسم لەم جیهانە بکرێمە دەرەوە لە چەند ئێوارەیەکی وەک ئەم ئێوارەیە ئەترسم کە ڕێگەم پێ نادرێت بیانبینم بەڵام شەوێکیان تۆ خەبرێ بووەوە بەڕاست خۆ من ویستم باسی ئەوت بۆ بکەم من لە بەرهەیوانەکە دانیشتبووم لە پڕێکا بینیم بە هێواشی لە ژوورەکەتەوە هاتیتە دەرەوە و خۆتت کرد بە ژووری دانیشتنا چاوێکت بۆ هەڵگڵۆفی و تەماشایەکی چواردەورەکەت کرد. بە شێوەیەکی ئاسایی کە خەبەرت دەبەوە بە پلیکانەکاندا سەرەکەوتیت و ئەهاتیتە ژووری نووستنەکەی ئێمە. بەڵام ئەو شەوە لە ژووری دانیشتنەکەدا وەستایت. وابزانم هەر لەبەر ئەوە بوو کە ئەو هەموو گڵۆپەت بە داگیرساوی بینی. هاتمە ژووری دانیشتنەکە و لە باوەشما دامنایت. تۆ وتت، لێت ناشارمەوە لەوێدا کە بینیم خەبرت بۆتەوە و هاتیت بۆ لای من هەستم بە خۆشیە کرد کە ناتوانم وەسفی بکەم ڕێک لەو کاتەدا هاتیت کە لە ڕاددە بە دەر پێویستم پێت بوو هەر لەبەرەوە هیچ هەوڵم نەدا کە بتخەمەوە ناو جێگە زۆرم حەزە کرد باسی هەموو شتێکت بۆ بکەم بەڵام زۆر باشی جەمزانی کە ناتوانم چونکە تۆ زۆر بچکۆلە بوویت بەڵام لەگەڵ ئەوەشدا هێندە گەورە بووی کە دڵنەوایم بدەیتەوە گەر هەر ئەوەندە بتوانایە بە خەبەر بیت و خەوت لێ نەکەوتایە پێم خۆشە بۆ ئەو شەوە چەند سعاتێک لەگەڵ تا دابنیشم یەکێک بوو لەو شەوانەی کە دام نابوو فێرنیکا خەبەر بکەمەوە گەر تۆ بتانی باە وازم لەوە هێنا بۆ خۆی بخەوتایە. ئەو شەوە ئاسمان ساف بوو. هەر لە بەرهەیوانەکەوە ئاسمانی پڕاستێرەمەدی. لە نیوەی دووەمی مانگی هەشتا بووین و وابزام لەوە پێش هەرگیز ئاسمانی پڕ ئەستێرەت نەدی بوو. بەلایەنی کەمەوە لە شەوانی ڕووناکی ئەو هاوینەدا نەدی بوو ساڵی پێشووتریش هەر زۆر ورد بوویت بلوسێکی گەرم و پانتۆڵێکم لەبەر کردیت و خۆشم قەمسەڵەیەکم لەبەر کرد ئەوجا من و تۆ چووینە بەر هەیوانەکە و بۆی دانیشتین گوڵۆپی ژوورەکەم کوژاندبەوە پاشەوەی کە چووینە بەر هەیوانەکە گوڵۆپەکانی دەرەوەشم کوژاندەوە لە پێشە ئاماژەم بۆمان کرد هەروەک دەمی چەقۆیەک تەنگە هاتە بەرچاو لە لای ڕۆژهڵاتەوە لە خواروی ئاسمانەوە دیار بوو ڕووی بە لای ڕاستدا وەرچەرخاندبوو، واتە مانگی پڕ نەبوو. من ئەوانەم بۆ باس کردین. لەسەر باوەشم دانیشتبوویت و هەموو ئەو ئارامیەی چواردەورت بۆ خۆت هەڵەمژی. منیش لەو ئارامیەم خواردەوە کە لە تۆوە بە لێشاو ئەهاتە دەرەوە. دواتر پەنجەم بۆ هەموو ئەستێرە و هەسارەکانی ئاسمان ڕاکێشا. هەر زۆرم پێ خۆش بوو باسی هەموو شتێکت بۆ بکەم باسی ئەو حکایەتە گەورەیەت بۆ بکەم کە ئێمەش بەشدار بووین تایە پێم خۆش بوو باسی ئەو وێنە مەزنت بۆ بکەم کە من و تۆ دوو بەشی هەر زۆر زۆر بچکۆلەیمان پێگەیەنا ئەو حکایەتەش هەندێ یاسا و ڕێسای خۆی هەیە کە ناتوانین لیان تێبگەین هەندێ لەو یاسایانەمان پێخۆشە و هەندێکی تریانمان بەلاوە خۆش نییە بەڵام لە هەموو بارێکدا ناچار بووین قبوڵیان بکەین من دڵنیا بووم وەمزانی پاش ماوەیەکی کەم ئەبێت بەچێت بهێڵم بەڵام نەمەتوانیوات پێ بڵێم منم زانی کە خەریک بوو لە تەواوی ئەو حکایەتە گەورەیەدا هاتمە دەرەوە کە من و تۆ ڕێک لەو کاتەدا تەماشامانە کرد بەڵام نەمەتوانی ئەوەت لەلا بدرکێنم لە بریەوە باسی ئەستێرەکانم بۆ کردی لە سەرەتادا بە شێوەیەک باسم کرد کە تۆ لی تێبگەی بەڵام هێندەی نەبرد کەوتمە گەرمەی باسەکەەوە و نەختە نەختە بە ڕاشکاوی کەوتمە باسکردنی گردوون هەر ڕێک ئەدوت بۆ کوڕێکی گەورە قساکەم جۆرج تۆ ڕێگەت پێدام قسە بکەم پێت خۆش بوو کە شتانت بۆ باس بکەم هەرچەنە نەدەتوانی هەموو ئەو نەهێنی و مەتەڵانە لێک بدەیتەوە کە من باسمەکردن ڕەنگە بڕێکی زیاتر تێگەیشتبیت وەک لەوەی من مەزەندەمە کرد بارحاڵ نە قسەکانت پێ بڕیم و نەخەویشت لێکەوت وا هاتە بەرچاوم کە ڕێک لەو شەوەدا هێندە دەزانی کە نابێت پشتم لێ هەڵماڵیت وابزانم هەستێ بەوە کرد کە لە بنەڕەتدا من لات دانەنیشتووم بۆ ئەوەی ئاگام لێت بێ بەڵکو تۆ بە دیار منەوە دانیشتویت تۆ ئاگات لە من بوو پێم وتیت ئێستاکە شەوە چونکە گۆی زەوی بە دەوری تەوەری خۆیدا خولێتەوە و لەم کاتەدا پشتی لە خۆر کردووە دواتر بۆم ڕوون کردیتەوە وتم تەنها لەو کاتانەدا کە خۆر هەڵدێت یان ئاوا دەبێت هێندا بینین کە زەویە خولێتەوە وابزانم لەوە تێگەیشتیت هەرچەندە جار جارێک ئێواران گۆرانییەکمان ئەوت کە شیعرەکەی بەم شێوەیە دەستی پێکرد، ئێستاکە خۆر چاویە نووقێنێت، پاش ماوەیەکی تر منیش چاوە نووقێنم. ئەو گۆرانییەت لە یاد ماوە جۆرج؟ پەنجەم بۆ ئەستێرەی ڤینۆس ڕاکێشا وتم ئەو ئەستێرەیەش هەر کوت و مدوەک زەوی لە خولگەیەکدا بە دەوری خۆرا خولێتەوە لەو کاتەی ساڵدا ڤینۆس لە لای ڕۆژهەڵاتەوە لە خواروی ئاسمان ئابینرێت چونکە لەو کاتەدا بە هەمان شێوەی زەوی تیشکی خۆری بەرەکەوێت ئەو جانەهێنیەکم لا درکاندی تووتم هەموو کەڕەتێک کە تەماشای ڤینۆسەکەم بیر لە فێرنیکاکەمەوە چونکە ڤینۆس وشێکی کۆنە و مانای خۆشەویستیە بەخشێت. دواتر شتی ترم بۆ ڕوون کردیتەوە وتم هەموو ئەو خاڵە پرشنگدارانەی کە لە ئاسمانیان بینین ئەستێرەی ڕاستەقینەن و ئەوانیش هەر وەک خۆ ڕووناکی پەخشەکەنەوە چونکە هەر یەکێک لەو ئەستێرە بچکۆلانەی ئاسمان خۆرێکی ئاگرینە ئەزانی لەوێدا تۆوتە چی وتێ بەڵام تیشی ئەستێرەکان ڕەنگی پێستمان قاوەی ناکەن ئەو هاوینە زۆر گەرم بوو جۆرج ناچار بووین لەشت بە کرێمی باش چەور بکەین بۆی لە تیشکی خۆر بتپارێزین من تۆم نووسان بە خۆمە و بە چرپەچر پێگوتم ئاخر لەبەرەوەیە کە ئەستێرەکان هەر زۆر زۆر لێمانەوە دوورن